بەشی بیست و حەوتەم. مامۆسامەکان قسەکەی پێبڕیم وتی گەر تۆ بگیریت ئەوەندەی پێناچێ منی شەفەوتێنن ئیدی ئەو سەهرگیز من نبینیتەوە وتم نە من ناهێڵم بکوژن دەستی بر بۆ سەری و بە پەنجا سوورەکانی قژی خۆشانە کرد سەری باداوتی ئاخر تۆ هیچی لە دەست نایە چۆن توانی بچی بۆ لای وتم تۆ چۆنە پێخۆش بێ ئاوا جگە لەوە من لە نزیکەوە ئاشنایم لەگەڵ سەرۆکی ئاسایی شاهەیە و دڵنیام داوایەکی لەو جۆری لێ بکەم داواکەم ڕەت ناکاتەوە لە پاریسەوەی ناسم وێڕای ئەوەش خزمایەتێکی دووری لەگەڵ باوکیشما هەیە ئەزانی کە و باوکمی لە قەسوێنەوە بۆ کەربەلا نرد غیرەی کرد ئەمە یەکەم جار بوو ئاماژە بۆ ڕابردووی من بکات پرسی ئەویش یەکێکە لەوانی کە شەیدای چاوەکانێ بوون وتم من کەس شک نابم شەیدای چاوەکانم بووبێت وتی بەڵام من شکە بم وتم باشە پێم بڵێ کێ لێ مرد بوویەوە بەڵامیکی نەوت من بەم نیگایانی ڕات بووم لە دەم و چاویدا لە خەتەکانی تەوێڵە لە جوڵەکانیا هیچ هەڵ نەدەهێنجرا پاش تۆزێک بە دەنگێکی ناڕەزایی ئامێزەوە وتی بۆ چیە تەوێ قسەم لێ دەربێنیت بێڵە با کارەکەمان بکەین چەند دەقیقەیەک لە ژوورەکەی خۆی داهات و چوو لە پڕێکا دەوەستا و بەسەر سوڕمانەوە لە من وردەبوویەوە و سەری ڕادەوەشاند و پاشان هەم دیسان دەچووە بەردەم تابلۆکەی خۆی و بە پەنجە تۆزەکەی سەری دەسڕی و ئینجا لەو درەختانە وردەبوویەوە کە بە فرپۆشی بوونی ناگەهان وتی فەرنجیس بڕۆ بڕۆ لێرە مەمێنە هەرچیەکیش دەکەی بیکە منم وێ تەنها دووشت بزانم یەکەم ئایا ئەورا قوشتەکانی تریان چنگ کەوتووە دووەم ئایا ئەویان چۆن گرتووە پرسییم فراد میرزا چۆن ئادەمی زادێکە کەمێک باسیم بۆ کە تا بزان چۆن ڕووبەڕووی ببمەوە دەستی بە ناساندنی فەرهاد میرزا کرد کوڕێکی بیست و شەش ساڵان بوو تازە کۆلێژی پزیشکی تەواو کردبوو باوکی لە مڵکدارەکانی زنجان بوو و مردووە دایکی لە زنجانەژی کۆن باوکی لە چەکدارەکانی خانی زنجان بوو ماوەیەکیش لە ڕژێم یاخی بووە پاش کودەتا بەڵێنی دابینکردنی ژیانیان دایە و سوێندیان بۆ خوارد بەڵام پاش ماوەیە گرتیان و لە بەندیخانەی قەسردا لە بێتلیاکیدا سەری نایەوە فەرهاد میرزا باڵای مامناوەندییە، ئاسەواری ئاوڵا لە دەموچاویدا ئەبینرێ، توند و تیژانە ئەدوێت، قسەخۆشە، خۆڕاگرە، هەندێ هەڵسوکەوتی تایبەت بە خۆی هەیە، کەسێکی ترسنۆک نییە ها، بەڵام واش پیشان دەدا کە زۆر ئازایە، هەموو شتێک بە ئاسان لە قەڵەمەدا، کە لە کۆلێژیش بوو دەمی خۆی پێ ناگیرا و لەو بارودۆخە ترسناکەشدا قوتابیەکان سڵیان لێ ئەکردەوە گوێ لە قسەکانی بگرن. عەسەبیەتی لە ڕادەیەکدایە کە جاری وایە بە تەواوەتی ئاگای لە خۆی نامێنێت لەو لاوە دەمارگیرانەشە کەوا ئەزانێت لە ڕێی توند و تیژیەوە دەتوانرێ بیروباوەڕی خەڵکانی تر بگۆڕێ هەر کەسێک بیروباوەڕی وەکو خۆی نەبێت بە توڕەیەوە لەگەڵیدا گفت و گۆکا و ڕەنگە هەر ئەمەر شێکێک بێ لە هۆیەکانی گرتنی ماڵێن وای لە یەکێک لە کۆڵانەکانی خیابانی ڕێی بەرامبەر بازاڕی نایب ئەڵتەڵتەنە ناوی ڕاستەقینەی خۆی محسین کەمالە و ناوی تەواوی باوکیشی هەرچەندی کرد ناوی تەواوی باوکی بێر نەکەوتەوە بە منی وت لە زنجان هەر حاجی کەمالیان پێوتووە ئەگەر ناوی تەواوی باوکیان لێپرسید بڵێ ئەگەر ناوی تەواوی باوکیان لێپرسید بڵێ چونکە مردووە نازانم ناوی دایکیشی نازانم پرسییم باشە وێنەیەکت لا نییە تا خۆشم بیناسم وتی وێنەم لا نییە بەڵام ئێستا چەند سکێچێکت بۆکەم لای مێزی نووسینەکەیەوە دانیشت بە قەڵەمێکی ئەستوری ڕەش لەسەر مخەبایەکی ئەستور دەستی بە وێنەکێشانی دەموچاوی کرد وەکەوەی لەگەڵ خۆیدا قسە بکات نیشانەکانی دەموچاوی ئەوی بە بەرزدەوت ناوچوانێکی بەرزی هەیە قژی بەلایەکە داهێنێت سمێڵە هێڵێتەوە لوتی گەورەیە و لێوەکانی ئەستورن فەرنگیز، کارەکە زۆر دژوارە دەبێ هەر لە یەکەم ساتەوە بە جۆرێ خۆتی پیشان بیت کە یەکسەر بە دەستگیرانی خۆیت بزانێ کوڕێکی ئاقڵە و یەکسەر لە مەبەستێ تێگا ها پارەش لەگەڵ خۆت هاڵگرە ئەوەت بیر نەچێ گەر بوویتە جێ گومانیان ئەتوانی بە پارە گومانەکانیان لا بسەڕیتەوە وریابە هیچ هەنگاوێ بێ خۆڕایی نەنیت لە نێو ئەو پاسەوانە ئیفلیجانەیە ڕەنگە کەسانێکیش هەبن سڵەوە بکەنەوە بەرتیل لە یەکێکی وەکو تۆ وەربگرن کە بۆ سەردانی زیندانیەکی سیاسیە چیت ناکاو بە شڵەژانەوە قسەکانی بڕێ و بێدەنگ بوو دیسان پرسیەوە ئێستا چیەکەی یەکسرە چی بۆ لای سەرۆکی یاسایش وتم نە یەکەم جار هەوڵە دەم لە ڕێی ئەو پیاوە بچکۆلانانەوە کارەکەمەی سەر بکەم گەر نەکرا ئەوسا ئەچمە لای سەرۆکی ئاسایش هەستام سەعات دوو چەند دەقیقەیەکی پاشنیوەڕۆ بوو تا تێویستم بڕۆم پرسی ئەتەوێ هەر ئێستا بڕۆیت وتم تا زووتر بڕۆم درەنگە وتی باشە تا پاڵتۆکەشی لە بەرەکەی وێنەکە تەواو بێت زستانێکی سارد بوو پاڵتۆیەکی چەرمی قشنگم لەبەردا بوو کە لە فەڕەنسا کڕی بووم ڕەفتەیەکی سوورم بەستبوو پاڵتۆکەم پۆشی دوو جار چوومە لایەوە وتی وەرن وەرن باش لێی وردنەوە وەرن باش سەیریکەن تا سەر و سیمایتان لەبیر نەچێتەوە سەر و سیمایم بەلاوە غەریب نەبوو هاتەوە یادم کە ئەو لاوە سمێڵدارم لە شوێنێک بینیوە وتم مامۆستا ئەم لاوەم لە شوێنە بینیوە پرسی لەکوێ تۆزێک بیرم کردەوە وتم ئەمە هەمان ئەو لاوەیە کە ئەو شەوە لە دوای ئێوە وەستا بوو پرسی کام شەو وتم هەمان ئەو شەوەی کە بە نیگاکەیە زانیم کە لە مەبەستەکەم گەیشت بەڵام من ویستم بیدەمەوە بە ڕوویدا وتم هەمان ئەو شەوەی کە پێکەوە چوین بۆ کەنار ڕووباری کەرەج دەستی خستە سەردەم و نەیهێشت هیچی دی بڵێم منیش لێوەکانم نوقاند و دەستی ماچ کرد وەک ئەوەی دوو پشتێک پێوەی دابێت ئاوها دەستی کێشاوە دواوە وا پێدەچوو بۆ سەخڵەت بوو بێت چووە لای پەنجەرەکە و ڕوانیە ئەو بەفرەی کە درەختەکانی پۆشی بوو دەرگای ژوورەکەم کردەوە و چوومە دەرێ لە هیوانەکە پێم گەیشتەوە ژێرباڵمی گرت تا لەسەر پلاسە هەڵبەستۆکان هەڵنەقلیسکم کاتێویستی دەرگای حەوشەکە بکاتەوە وتی ڕاستەکەن من وامزانی ئێوێ بە چەند وشەیەکی خۆشەویستی بەڕێم بکات بەڵام وانە بوو ئەو تەنها بیری لای کارەکەی بوو ئەو پڕکێشی و گیانبازی منی بەلاوە شتێکی زۆر ئاسایی بووتی ڕاستەکەن محسین کەمال ئێوە ناسێت ئەو لاوەیە کە ئەو شەوە لە سینەماکەیە لەگەڵمانە بوو زەینتان ڕوونە خواتان لەگەڵ یەکسەر چوومەوە بۆ ماڵەوە جلوبەرگێکی وامە بەرکرد کە لە جلوبەرگی نیمچە پزیشکێکی مڵکدارەکانی زیندان بچێ و ڕاستەوخۆ بەرە ئەو بەندیخانەیە چووم کە ئەو دەمە تازە تەواو بوو بوو. ئاخ ئاغای چاودێر خوا هیچ بەدبەختێک بەدەست پاسەوانەکانی بەندیخانەوە زەلیل نەکات حەزمەکرد بە وردی باسی ئەو مینەتیەتان بۆ بکەم کە ئەو ڕۆژە چەشتم بەڵام ئەفسوس کات درەنگە جگە لەوە ترسم بێتاقەت هەم بکەم بەڵام وەتان لات نەچێ هەرچی ڕیسوابوون و سوکایەتی ئەو ڕۆژەیە کە بۆ یەکەم جار لە ژیانما بینیم لە چاوی ئەوم ناسی باش لە مەبەستم بگەن هەڵبەتە ئەو پێی نەوتم کە گوێ بۆ سوکایەتی پێکردنە نەدەم بەڵام من ئامادە بووم هەموو شتێ بکەم تا بۆ ئومێدی ڕای کێشمە ناو ژیانی خۆمەوە ئەو ڕۆژە بۆ یەکەم جار بە چاوی خۆم زەلیلی و بەدبختی خەڵکی ئەم وڵاتم بەدەست خاوەن دەسەڵاتەوە بینی لە بەردەم دەرگای بەندینخانەکەیە حەشاماتێکی زۆر وەستا بوون پیاوان بە دەنگی گڕ و ناخۆشیانەوە هاواریان دەکرد ئافرەتان دەیان قیژان مناڵانە گریان پاسەوانەکان جنێویان دەدا و لای دەرگاکەەوە پاڵیان بە خەڵکەوەنا پیرەمێردێک ئەسکەناسێک یەکتمەنی پێبوو دەرگاوانەکە لەسەر سەری خەڵکەوە لی سند و پیرەمێردی بۆ لای دەرگاکە ڕاکێشا و کردی بە حەساری بەندی خانەکەدا خەڵکی شەقیان لە یەک هەڵدەدا مستە کۆڵیان بە یەکتریا دەکێشا هەرکەسە بۆ خۆی هەڵپەی دەکرد تاقە سەیرکردنێک بەس بوو بۆ ئەوی بزانن کە من لەوان جام پیرەژنێک سەفەرتاسێکی بەدەستەوە بوو لی پرسییم بۆچی هاتوویت وتم ئەمەوێت دەستگیرانەکەم ببینم وتی دەستگیرانەکەی تۆ سیاسیە دزی لە دەوڵەت کردووە ئەمڕۆ تایبەتە بە سەردانی هەژار و لێ قەوماوەکان ئەمڕۆ نایڵن سەردانی زیندانیە سیاسی و گەورەکان بکرێ پیرەژنەکە دڵی بە سیمای نائومێدانەی من سووتا ئینجا بە منی وت من بۆ سەردانی کوڕەکەم هاتوو شۆفێرە و یەکێکی کردووە بە ژێرەوە پێنج ساڵ حکمیان داوە تۆش لەگەڵ ماوەرە لەوێ لە ناو بەندیخانەکە چیتان لە دەست هاات بیکەن لە بەردەم دەرگا ئاسنەکەیە چەند ئافرەت و پیاوێک لەگەڵ پاسەوانێکا مشتومڕیان بوو پاسەوانێک جنێوی دەدا و حەیسەرانی دەوەشاند لەو لاشەوە هات و هاواری پەنجا شەست کەس بەرز بوویەوە سەرۆک پاسەوانێک بە چاوە حیزەکانیەوە سەیری دەکردم لێم پرسی ئاخر بۆچی نایاڵم چی نەژوورێ وتی ئەتانەوێت چێ ببینن وتم محسیب کەمال وتی چکارەیە وتم دکتۆرە وتی چی کردووە وتم نازانم پاشان پرسی کەی گیراوە وتم دوێنێ شەو وتی ئەگەر سیاسی بێت نابێت وتم ئێوە ڕێم پێبن با بچمە ژوورێ ئیتر من خۆم تەکبیری خۆمەکەم سەرۆک پاسەوانەکە ڕێی بۆ کردمەوە بە دەرگاوانەکەی وت ئادەی دەرگاکەی بۆ بکەرەوە کە گەڕایەوە بەخشیش بە تۆشەیە چوومە ئەو لای پەنجەرەکەەوە خەڵکەکە بە چاوی ڕق و ئیرەیەوە سەیری منیانە کرد کابراە کە جلی مەدەنی لەبەرا بوو لی پرسیم کاری چیتان هەیە سەرۆک پاسەوانەکە لە بری من وەڵامی دایەوە هاتۆ بۆ سەردانی زیندانی حەسەناغا حەقتان بەسەریەوە نەوێ با بڕە وتم ئاغای سەرۆک پاسەوان من شارەزانیم بەڵکو ڕێگاکەم پیشان بن سەرۆک پاسەوانەکە چپەچپێکی لەگەڵ کار بەدەستی بەردرگاکە کرد اینجا کار بەدەستەمە دەنی پۆشەکەوتی خانم ئەگەر سیاسی بێ ئیجاازی نادەن ڕووم کردە سەرۆک پاسەوانەکە و پێم وت ئەگەر بمگەیندە لای ئاغای کەمال بەخشیشی زیاتر دەیەمێ سەرۆک پاسەوانەکە وتی خانم لای ئەفسەر ئێشکچیەکە نەڵێن سیاسیە بڵێن لەسەر دزی گیراوە کابرا سەر و سیما قێزەون و جلچڵکنەکەی کە لای دەرگاکەەوە پرسیاری لێکردم بە دواماندا هات سەرۆک پاسەوانەکە لی پرسی حەسەناغا دوێنێ شەو کەستان بۆ ئێرە هێناوە کار بەدەستەکە وەڵامی دایەوە بەردەوام خەڵکە هێنن دوێنە شەو دووسەیەکیان هێنا خانم ئێوە دەتانوێت چاوتان بە کێ بکەوێت وتم محسین کەمال وتی بێگومان لەوانەیە کە بەیان نامیان بڵاو کردوێتەوە ئێوە چی ئەون وتم من دەستگیرانیم سەرۆک پاسەوانەکە لە ژێر لێەوە پێیوتم ئەبێ ڕازی بکەن ئەم بێ شەرەفانە تانەکەی بە قوڕی جاناوەڵام نایەنەوە بەڵام کابرا لە سەرۆک پاسەوانەکە و شارتر بوو بایەخێکی پتری بە کارەکەی خۆی دەدا خانم ئێوە بێ لە پێشا بۆ بەشی کاروباری سیاسی بڕن دەبێت لەوێ ئیجازە وەربگرن ئەگینا نایهاڵن چاودان بە زیندانێکە بکەوێت سەرۆک پاسەوانەکە ئەویست لەسەر خۆ قسە لەگەڵ ئەوا بکات ئەو قرم لێ بڕابوو کار بەدەستی بەشی سیاسەکە بەسەریدا تەقیەوە تۆ ئەڵەی چی تۆ مەسەرەکە نازانیت ئەو زیندانیە هێشتا ناونیشانی ماڵەکانی پێ نەیاوین بەڵام سەرۆک پاسەوانەکە کاتێ زانی مەسلەکە گرنگە تەماگرتی چەند ساتێک پێکەوە بەچپە قسەیان کرد بەڵام کار بەدەستی بەشی سیاسەکە هەر نەچۆ ژێربار خانم فەرمونون بابچین بۆ بەشی سیاسی ئەبێ لێ ئیجازەتان بنێ وتم ئێوە باسی چیەکەن ئەڵێن چی ئەمڕۆ بەیانی هاتوون ماڵەکەیان پشکنیوە کار بەدەستەکەوتی بەڵێ بەڵام ئەوە ماڵی خۆیان نییە ئێمە مەبەستمان ئەو ماڵەیە کە ئامێری چاپەکەی تایە بەیان نامەکانی تیا چاپەکرێ وتم شتیوان نییە بە هەڵاوتان گرتووە. خۆشەویستە